ئایا سەرنجت نەداوە بەلای ئەوانەی کە قەدەغە کران لە چپە پاشان دەگەڕێنەوە بۆ ئەوەی لێیان قەدەغە کرابوو و لەگەڵ یەکتریدا بە چپە دەدوێن دەربارەی گوناه و دەستدرێژی و بێ فەرمانی پێغەمبەر وە کاتێ بێن بۆ لات سەلامت لێ دەکەن بە شێوەیەک کە خوا بەو جۆرە سەلامی لێ نەکردوویت وە لە دڵی خۆیاندا دەڵێن ئەگەر پێغەمبەرە بۆچی خوا سزامان نادات بەهۆی ئەو قسانەی کە پێی دەڵێین دۆزەخیان بەسە کە دەچنە ناویەوە هەڵی دەگیرسێنن واللە خبیر بما تعملون ئایا دەترسان لە هەژاری پێش پەکردنەکەتان خێرێک بکەن ئەجا ئەگەر خێرەکەتان نەکرد و خواشتەو بەی لێگیراکردن ئەوسا نوێژ بکەن و زەکات بدەن و گوێ ڕایەڵی خوا و پێغەمبەرەکەی بکەن کە جۆگە ئاوی زۆر دەڕوات بە ژێر درەختەکانیدا، بە هەمیشەیی تێیدا دەمێنەوە، خوا لێیان ڕازی بووە، ئەوانیش لە خوا ڕازی بوون، ئەوانە حیزبوڵڵان، ئاگادار بن کە تەنها حیزبوڵڵا ڕزگار و سەرفرازن.